وزعمان برو باشناتيه خۆی تەعالا ئەم ناخۆشیە و سەغڵەتیمان لەسەر لا نادا وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون نيوت صالحون خوي تعالى نيفرمو صالحون بو صالح أو كسيكوا پاک و خاوێنە بۆ خۆی عیبادەت و تەقوا ئەکا و حەقی لە کەس نییە نەخێر فەرمووی موسلیحون موسلیح ئەو کەسەیە کەوا خۆی نەجات ئەدا لە ئاگری دۆزەخ و خەڵکیش نەجات ئەدا لە کردەوەی خراپە پێغەمە صلی الله عليه وسلم لە فەرموودەیەکی صحیحا فەرمێت ئەگەر خەڵکی کردەوەیەکی خراپیان بینی بە چاوی خۆیان و ئەو خراپەیان نەگۆری و نەهیان لێی نەکرد إلا عمهم الله بعقاب من عنده إلا خوای تعالی سزایەکیان ئەدا هەموویان بگرێتەوە نەڵێ من دوورم من حەقم نییە من تاوانم نەکردووە کاتێک منکر ئەبینی و بێدەنگ بی